سورەتی غاشیە. بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. هل اتاک حدیث الغاشیە. ئایا پێت گەیشتووە باسی ڕۆژی دوایی، داپۆشەر؟ وجوه یومئذ خاشعە. زۆر دەم و چاو لەو ڕۆژەدا ترسناک و ڕیسوا و شەرمەزارن. عاملە ناصبە. نە قەڵەوی دەکات و نە برسێتی لا دەبات. وجوه یومئذ ناعمة لسعیها راضیە فی جنة عالیە. زۆر ڕوخسار لەو ڕۆژەدا پاراوە واتا جوان و گەشن، ڕازین لە کۆششی خۆیان، وان لە بەهەشتی بەرز و بڵندە. لا تسمع فیها لاغیە فیها عین جاریە. وە لە زەوی کە چۆن ڕاخراوە. فذکر انما انت مذکر لست علیهم بمسیطر. کەوابوو ئامۆژگاری بکە تۆ هەر ئامۆژگاریت تۆ دەسەڵاتدار نیت بەسەریاندا. الا من تولی وکفر. بەڵام ئەو کەسەی کە پشت هەڵکا و بێ بڕوا بێت. فیعذبه اللە العذاب الاکبر. ئەوە خوا سزای دەدات بە سزای زۆر گەورە. ان الینا ایابهم ثم ان علینا حسابهم. بێگومان هەر بۆ لای ئێمەیە گەڕانەوەیان، لە پاشان بەڕاستی لەسەر ئێمەیە لێپرسینەوەیان.